هەزار و حەوت سەد و حەفتا ی زایینی هەتا هەزار و هەشت سەد و بیست و حەوت ی زایینی. مەزنترین مۆسیقازان، لۆدڤیگ ڤان بیتهۆڤن لە ساڵی هەزار و حەوت سەد و حەفتا ی زایینیدا لە شاری بۆنی سەر بە ئەڵمانیا لەدایکبووە. بەهرەوەری و زرنگی هەر لە منداڵییەوە لێی دەرکەوتووە. یەکەم کاری هونەری دەگەڕێتەوە بۆ ساڵی هەزار و حەوت سەد و هەشتا و سێ ی زایینی. لە تەمەنی لاویەتیدا دیدەنی ڤیەننای کرد و خۆی ناساند بە مۆسیقازانی بلیمەت مۆزارت، بەڵام بۆ ماوەیەکی کەم بوو. لە ساڵی هەزار و حەوت سەد و نەوەت و نۆ ی زایینیدا گەڕایەوە بۆ ڤیەننا و چووە لای مامۆستاکەی کە ناوی هایدن بوو. یەکێک بوو لە ناوبانگترین پێکهێنەری مۆسیقای ئەو سەردەمە لە ڤیەننا. مۆزارت بەر لە ساڵێک کۆچی دوایی کردبوو. ئیتر بەم چەشنە بیتهۆڤن ناچار بوو کە تا دوا ژیانی لە ڤیەننا بەرێتە سەر، پایتەختی جیهانی مۆسیقای ئەو سەردەمە. سۆزی هونەری بیتهۆڤن وەک پیانۆژەنێک کاری کردبووە سەر ئەوانەی لێیان دەبیست. بەرە بەرە بە ژەنەر و مامۆستایەک ناوی دەرکرد، تا وای لێهات بوو بە پێکهێنەرێکی مۆسیقای فرەبەر، ئەوەندە ناسرا بە ئاسانی بەرهەمەکانی دەفرۆشرا و بە زوویی بڵاو دەبووەوە. کاتێک کە تەمەنی گەیشتە سی ساڵ، نیشانەی کەڕی لێوە دەرکەوت و بە هێواشی زۆری بۆ دەهێنا، هەتاوەکو چەند جارێک دەیویست خۆی بکوژێ لە داخا. ساڵی هەزار و هەشت سەد و دوو ی زەینی هەتا هەزار و هەشت سەد و پازدە ی زەینی بە هەڕەتێکی نێوەند دادەنرێ لە ژیانی هونەریی بیتهۆڤندا. لەو ساڵانەیشدا کە ڕی زۆری بۆ هێناو بەرەبەرە خۆی لە پەیوەندی کۆمەڵایەتی ئەتەکاندەوە خەڵک بەم کردارەی وایان دەزانی نائومێد و توڕەیە لە ژیان هەر لەو دەمەیشدا پەیوەندیەکی درامی بەست لەگەڵ خاتونگەلێکی ناسکۆڵەدا بەڵام هەمووی بە ناخۆشی کۆتایی پێهات و ئیتر هەروا بە ڕەبەنی مایەوە هەرچەندە کەڕی زۆری بۆ هێنابوو بەڵام لەگەڵ ئەوەیشدا بەرهەمە بە پێزەکانی لەو پەڕی ئاستی بەرز و بڵندی هونەریدا بوو لە کۆتایی چلەکاندا ئیدی بە تەواوی کەڕ بوو نەیتوانی لە ئاهەنگە گشتیەکاندا بەشداری بکا، خۆی دەکێشایەوە لە کۆمەڵ و کارە هونەرییەکانیشی بەرەو کەمی دەچوو. بەڵام تێگەیشتن و بۆچوونی زۆر خەست و بە پیت بوو. لەبەر ئەوە سەیر نییە گەر بڵێین مۆسیقای بۆ خۆی و نەوەی ئارمانی ئایدیاڵی دواڕۆژ دادەنا. هەروەکو لێی دەگێڕنەوە کە گوایە بە ڕەخنەگرێکی وتبوو، من مۆسیقا بۆ ئێوە لێنادەم بەڵکو بۆ نەوەکانی دواڕۆژ. ئای گەردوون چەند کەچڕەوە ئاوا بتوانێت مەزنترین پێکهێنەری مۆسیقا تووشی کەڕی بکات، بەڵام لەگەڵ ئەوەیشدا ڕاستی لە ئەندێشە بڵندتر و مەزنترە. ئەو کارە هونەرییانەی کە لەو دەمەی ژیانیدا بە ئەنجامی هێنا بە گرینگترین و نایابترین، باڵاترین و واڵاترین هونەری مۆسیقا دادەنرێ. بەرهەمەکانی بتهۆڤن بریتین لە نۆ سەمفۆنی و سی و دوو سۆناتای پیانۆ، پێنج کۆنشەرتۆی پیانۆ، دە سۆناتای پیانۆ و کەمان، لەگەڵ چەندین مۆسیقای ژێدەری و مۆسیقای دەنگی و مۆسیقای شانۆگەری و بەرهەمی تر. چۆنیەتی و جۆری مۆسیقاکانی زۆر مەزنترن لە بڕ و چەندیان. ئەو هونەرکارییەی تێکەڵاوی هۆش و هەست دەبێت لەگەڵ دانان و نەخشاندنیاندا. بتهۆڤن لەو مۆسیقا کارییانەیدا تەواو گرنگی و بایەخی دەدا بە مۆسیقای ئاواز کە لەم بوارەدا ئەم چەشنە مۆسیقایی گەیاندبووە بڵندترین پلەی هونەری. بتهۆڤن مۆسیقازانێکی خاوەن نەریت بووە. ئەو فرە گۆڕانکارییانەی کاریگەرییەکی هەمیشەیی هەبووە بۆ سەر تیپە مۆسیقاییەکان و زۆربوونی مۆسیقا ژەنەکان تیایدا. هەروەها درێژەی دا بە کاتی سیمفۆنی، جگە لەوەی کە توانای پیانۆی بە شێوە و شێوازێکی فراوانتر هێنایە پێشەوە و ئاستی گرنگی بڵند کردنەوە لە نێو ئامێرە مۆسیقییەکانی تردا. ئەو کارە مەزنانەی دادەنرێ بە پەیوەستێک لە نێوان مۆسیقای کلاسیکی و ڕۆمانسیدا، هەروەها بۆتە سەرچاوەی خورپەی زۆر لە بلیمەتە ڕۆمانسییەکان. ئەو مۆسیقازانە مەزنە لە ساڵی هەزار و هەشت سەد و بیست و حەوت ی زایینیدا لە شاری ڤیەننا